پاشان ئەو چووە سەر عەڕش بەو شێوەی شایەستەی خوا بێت کە ئێمە چۆنییەتەکەی نازانین و خۆر و مانگی ڕامهێناوە هەر یەکەیان دەگەڕێت تا کاتی دیاریکراو هەموو کاروبارێ هەڵدەسووڕێنێ و ئاتەکان ڕوون دەکاتەوە بۆتان تَذَکَّرُونَ خوا ئەو زاتەیە کە زەوی ڕاخستووە بە پانی و درێژی و چەندەها چیا و ڕووباری تێدا داناوە و لە هەموو جۆرە میوەیەک جوو تێنێر و مێی تێدا دروست کردووە شەو دەدات بەسەر ڕۆژدا هەروەها فریشتەکانیش لە هەیبەت و ترسی ئەو ستایشی دەکەن و پەروەردگار هەورە بروسکەکان دەنێرێ و دەیدات لە هەر کەسێ کە بیەوێ لە کاتێکدا ئەوانە دەمەدەمێ دەکەن دەربارەی خوا و ئەو هێز و توانای زۆر بەتینە له دعوة الحق والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء ئەوانەش نزا و لالە لە غەیری خوا دەکەن هیچ وەڵامێکیان نادەنەوە نایەن بە هاواریانەوە مەگەر وەک کەسێک کە تینوو بێت لە دوورەوە هەردوو مشتی خۆی بۆ لای ئاو درێژ کردبێ بۆ ئەوەی ئاو بگاتە دەمی بەڵام نایگاتێ نزا و دووعای بێ بڕوایان لە بتەکانیان هیچ نییە بڵێ کێ پەروەردگاری ئاسمانەکان و زەویە؟ بڵێ خوا، جا بڵێ، دەی ئێوە بێجگە لەو پشتیوانانێکتان هەڵبژاردووە بۆ خۆتان کە خاوەنی هیچ سوود و زیانێک نین بۆ خۆشیان، بڵێ ئایا کوێر و چاوساغ یەکسانن؟ یان ئایا تاریکییەکان و ڕووناکی وەک یەک وان؟ نەخێر، ئەی ئەوانە چەند هاوبەشێکیان بۆ خوا داناوە، یان ستومەکی تر وەک قاب و قاچاغ، کەفێک وەکو ئەو کەفی لافاوە پەیدا دەبێ، ئا بەو جۆرە خوا نمونەی حەق و بەتاڵ دێنێتەوە، جا کەفەکە دەڕوات و لەناو دەچێ، بەڵام ئەوەی کە سود ئەگەیەنێ بە خەڵکی لە زەویدا دەمێنێتەوە، ئا بەو جۆرە خوا نمونەکان دەهێنێتەوە. للذین استجابوا لربهم الحسنی. ئەوانەش وەڵامی بانگەوازی پەروەردگاریان نەدایەوە، ئەگەر هەرچی وا لە زەویدا هەمووی هی ئەوان بێ، ئەوەندەی تریشی لەگەڵ بێت، دەیدەن لە بریتی و بەدەلی سزای ڕۆژی دوایی، ئەوانە بۆیان هەیە لێپرسینەوەی سەخت و خراپ و الدار. وە ئەوانەن کە دانیان بەخۆیاندا گرت بەمەبەستی ڕەزامەندی پەروەردگاریان وە نوێژیان بەجێ هێناوە وە لەو ڕۆزیەی پێمان داون بەخشیویانە بە نهێنی و بە ئاشکرا وە بە چاکە بەرگری لە خراپە دەکەن بە چاکە خراپەکانیان دەسڕنۆ لادەبەن بەڵام ئەوانەی کە پەیمانی خوا هەڵدەوەشێننەوە لە پاش بەستن و گرێدانی و دەیپچڕن ئەوەی کە خوا فەرمانی داوە کە پەیوەست بکرێ و خراپەکاری دەکەن لە زەویدا هەر بۆ ئەوانە نەفرین و دووری لە بەزەیی خوا هەروەها بۆ ئەوانە سەرەنجامی خراپ. اللە یبسط الرزق لمن یشاء ویقدر. یا زەوی پێ لەت لەت پێ بکرایە یان لەگەڵ مردوواندا قسەی بکردایە ئینجا باوەڕ ناهێنن بەڵام هەموو کاروبارەکان بەدەست خوان دەی ئایا بێ هیوا نەبوون و نەیان زانیوە ئەوانەی کە بڕوایان هێناوە کە ئەگەر خوا بیویستایە هەموو خەڵکی دەخستە سەر ڕێگەی ڕاست و ئەوانەی کە بێ باوەڕ بوون هەمیشە بەڵای سەختیان توش دەبێت بەهۆی ئەوەی کردویانە وەک بتانێک کە ئاگای لە هیچ نییە، ئەوانە هاوبەشانێکیان بۆ خوا بڕیار داوە، ئەی محەممەد صلی اللە علیه وسلم بڵێ ناوی ئەو بت و هاوبەشانەم بۆ بڵێن، یان ئێوە هەواڵ دەدەن بە خوا بەوەی کە بە خەیاڵی ئێوە نایزانێ لە زەویدا؟ یان قسەی ڕووت و بێمانا دەکەن؟ نەخێر خوا هاوبەشی نییە. کە فەرمانێکی عەرەبیە سوێند بەخوا بەڕاستی ئەگەر تۆ شوێنی ئارەزواتی ئەوان بکەوی لەدوای ئەو شارەزاییەی کە هاتووە بۆت هیچ پارێزەرێکت نابێ لە سزای خوا. ولقد ارسلنا رسلا من قبلك وجعلنا لهم ازواجا وذرية فێڵ و پیلانیان گێڕا، بەڵام هەموو نەخشە و پیلانەکان هی خوایە، خوا دەزانێ هەموو کەس چی دەکات، وە لەمەو دواش بێ باوەڕان دەزانن سەرەنجامی هەردوو جیهان بۆ کێ دەبێت. ویقول الذین کفروا لست مرسلا. قل کفی باللە شهیدا بینی و بینکم و من عنده علم الکتاب و ئەوانەی بێ باوەڕ بوون پێت دەڵێن تۆ ڕەوانەکراو و پێغەمبەری خوا نیت تۆش ئەی محمد صلی اللە علیه وسلم پێیان بڵێ خوا بەسە شایەد بێت لە نێوان من و ئێوەدا هەروەها ئەو کەسەش کە شارەزایی کتێبی ئاسمانی لایە